بەناوی خودای بەخشندە و میهرەبان. ئەمەد نزیک بۆتەوە و مانگیش لەت بوو. هەندێ ڕیوایەت هەیە کە ئاماژە دەکات بۆ ئەوەی کە خودانەناسان داوای موعجیزەیان لە پێغەمبەر صلی اللە علیه و سلم کردبێت ئەویش پەنجەی موبارەکی ڕوە و مانگ بزواند و بە ویستی خودا لەت بوو بەڵام هەندێک لە مفەسیرین دەڵێن ئەم ڕووداوە لە سەرەتای بەرپابوونی قیامەتدا پێش دێت خۆ گەر ئەوانە هەر موعجیزە و بەڵگەیەک ببینن پشت هەڵدەکەن و دەڵێن ئەمە جادوویەکی بەردەوامە حەقیقەت و ڕاستی بە درۆ دەزانن و شوێنی ئارەزوەکانیان کەوتون لە کاتێکدا هەموو شت تەواو دەبێت و هەموو کارێک کۆتایی دێت و دنیا تەواو دەبێت و بە بەرپابوونی قیامەت لەنگەر دەگرێ بێگومان ئەوەندە هەواڵی تیاچوونی ستەمکارانیان پێگەیشتووە تا داس ڵەچێن تێفکرن و لە چەوتی دەست هەڵگرن. ئەو بەسەرهاتانە حیکمەت و پەند و ئامۆژگاری زۆری تێدایە، بەڵام بۆ ئەوانە بێدارکردنەوە بێسوودە. گوێ مەدە بە ناپوختی ئەوانە، ڕۆژێک دێت کە بانگبێژێک بانگ دەکات بۆ بارودۆخێکی زۆر ناخۆش و نالەبار. خودانەناسان چاویان شۆڕە و شەرمەزارن، لە ناخی زەوییەوە دێنە دەرەوە، هەروەک لێشاوی کوللەی زۆر ڕووکاری زەوی دادەپۆشن. زۆر بەپەلە و بە شپرزەییەوە بەدەم بانگهێشتی کۆکردنەوەیانەوە دەچن. کافر و خودانەناسان بە یەکتر دەڵێن، وا دیارە ئەمڕۆ ڕۆژێکی زۆر گران و سەختە. پێشەمانیش قەومی نوح بڕوایان بە بەندەی بەڕێزی ئێمە نەکرد و وتیان، شێتە، زۆریش پیایا هەڵشاخان و دژایەتی کرا. ئەویش دوای نۆ سەد و پەنجا ساڵ هانا و هاواری بۆ پەروەردگاری برد و وتی خودایە بەڕاستی من شکستم خواردووە و سەرکەوتنم پێ ببەخشە ئەوسا ئیتر ئێمە دەروازەکانی ئاسمانمان هاوڕێ لەگەڵ ئاوێکی خوڕدا کردەوە هەموو زەویشمان کرد بە کانیاو و ئاومان لێ هەڵقوڵاند ئیتر ئاوی ئاسمان و زەوی بە تەقدیر و ویستی خودا بە یەک گەیشتن بەڕاستی بڕیاری لەسەر درابوو ئەوسا نوحمان لەسەر چەند تەختە و بزمارێک هەڵگرت مەبەست کەشتیەکەیە لەژێر چاودێری خۆماندا لەناو ئەو زریانە سامناکەدا دەهات و دەچوو ئابەو شێوەیە پاداشتی ئەو کەسەمان دایەوە کە بڕوای پێ نەکرا واتە، نوح. بەڕاستی ئێمە ئەم بەسەرهاتەمان هێشتەوە بە بەڵگە بۆ هەموو نەوەکان، ئایا کەسێک هەیە کە پەند و ئامۆژگاری لێ وەربگرێت؟ فَکَیفَ کَانَ عَذَابی وَنُذُرِ سەرنج بدەن چۆن بوو سزا و تۆڵە و خەشم و قینی من لەو یاخیبووانە، بێگومان ئێمە قورئانمان ئاسان کردووە بۆ خوێندنەوە و تێگەیشتن و ئامۆژگاری وەرگرتن، جا ئایا کەسێک هەیە کە دەرکی حەقیقەت و ڕاستی بکات و پەندی وەرگرتبێت؟ قەومی عادیش بڕوایان بە پێغەمبەرەکەیان نەکرد، جا سەرنج بدە و بزانە سزا و تۆڵەی ئێمە لەو یاخیبووانە چۆن بوو. بێگومان ئێمە بایەکی بەردەوامی توند و سەخت و ساردمان هەڵکردە سەریان لە ڕۆژگارێکی شوومدا، یەک هەفتەی خایاند. خەڵکی هەمووی لە بێخ دەرهێنا و لە پێی خستن و دانی بە زەوی دا، هەر وەکو قەدی دارخورمای کلۆر و هەڵکەنراو. سەرنج بدەن چۆن بوو سزا و تۆڵە و خشم و قینی من لەو یاخیبووانە. بێگومان ئێمە قورئانمان ئاسان کردووە بۆ خوێندنەوە و تێگەیشتن و ئامۆژگاری وەرگرتن، جا ئایا کەسێک هەیە کە دەرکی حەقیقەت و ڕاستی بکات و پەندی وەرگرتبێت؟ ثەمودیش هەموو بێدارکردنەوە و داچڵەکاندنێکیان بە درۆ زانی و بڕوایان پێی نەبوو، جا وتیان، باشە ڕەوایە ئێمە شوێنی تاکە کەسێک بکەوین لە خۆمان، ئێمە ئەگەر بڕوا بە کەسێکی وا بکەین، ئەو کاتە ئێمە بەڕاستی لە گومڕایی و شێتیداین. ئایا ڕاستە لە نێوان ئێمەدا وەحی و نیگا بۆ ئەو ڕەوانە کرابێت؟ نەخێر شتی وا نابێت بەڵکو ئەو هەر کابرایەکی زۆر درۆزن و خۆپەرستە و حەز بە گەورەیی دەکات سبەی دەزانن و بۆیان دەردەکەوێت کە چێ درۆزن و خۆپەرست و خۆ بە گەورە زانە بێگومان ئێمە ئەو وشترەی کە بیانویان گرت لە بەرد پەیدامان کرد بەوەش تاقیمان کردنەوە، جا ئەی ساڵح چاودێریان بکە بزانە چی دەکەن، خۆگر و ئارامگریش بە لە بەرامبەر کار و کردەوەی ناشرینیانەوە. هەواڵیشیان بدەرێ کە ئاوەکە بەش کراوە، ڕۆژێک بۆ ئەوان و ماڵاتەکەیان، ڕۆژێکیش بۆ وشترەکە، ئیتر لە ڕۆژی نۆبەی وشترەکەدا هەموو بەکارهێنانێکی ئاوەکە قەدەغەیە لەوان. قەومی نالەبار لە تاقیکردنەوەکەدا سەرنەکەوتن و خۆیان بۆ نەگیرا، لەبەرئەوە بانگی زەرامێکی دڕیان کرد و هانیان دا بۆ سەر بڕینی، ئەویش بێباکانە پەلاماری شمشێری دا و سەری بڕی. سەرنج بدەن چۆن بوو سزا و تۆڵە و خەشم و قینی من لەو یاخیبووانە. ئەوسا ئێمەش بە یەک دەنگی بەهێزی سامناک دڵی هەموویانمان پچڕاند و وەک گژوگیای وشک کە کۆ دەکرێتەوە و ژێر پێ دەکەوێت، لەناومان بردن. بێگومان ئێمە قورئانمان ئاسان کردووە بۆ خوێندنەوە و تێگەیشتن و ئامۆژگاری وەرگرتن، جا ئایا کەسێک هەیە کە دەرکی حەقیقەت و ڕاستی بکات و پەندی وەرگرتبێت؟ هۆزی لووتیش بڕوایان بە هیچ بێدارکردنەوەیەک نەکرد. بێگومان ئێمە ئەوانیشمان بەردباران کرد. هەروەها ژێرە و ژووریش کران، جگە لە لوط و خاو و خێزانی ئیمانداری کە لە بەرەبەیاندا ڕزگارمان کردن. ئەو ڕزگارکردنە ناز و نیعمەتێکی تایبەتی بوو لەلایەن ئێمەوە، جا هەر ئاوا پاداشتی کەسێک دەدەینەوە کە سوپاسگوزاری کردبێت. بەڕاستی لوط پێشتر ئاگاداری کردبوون ئەگەر بەردەوام بن لەسەر بەدڕەوشتیان لە تۆڵەی توند و بەهێزی ئێمە، کەچی گومانیان هەبوو لەو ئاگاداریە و بڕوایان پێی نەبوو، ئەو خەڵکە بەد ڕەوشتە چاویان بڕیبوە میوانەکانی و دەیانویست دەست درێژیان بکەنە سەر، ئێمەش چاومان کوێر کردن، بیناییمان لێ سەندنەوە، دەبچێژن سزا و سەرەنجامی هۆشیار کردنەوەی من. بێگومان سەر لە بەیانیەکی زوو سزای توند و بەئێش چواردەوری گرتن و دایگرتن. دەبچێژن سزا و سەرەنجامی هۆشیارکردنەوەی من، ئەی بەدڕەوشت و ناپوختەکان. بێگومان ئێمە قورئانمان ئاسان کردووە بۆ خوێندنەوە و تێگەیشتن و ئامۆژگاری وەرگرتن، جا ئایا کەسێک هەیە کە دەرکی حەقیقەت و ڕاستی بکات و پەندی وەرگرتبێت؟ بێگومان بۆ فیرعەون و دەست و پێوەندیشی بێدارکەرەوەکان هاتن، بڕوایان بە هەر هەموو نیشانە و بەڵگەکانی ئێمە نەکرد، ئەوسا ئیتر ڕاپێچمان کردن و لەناومان بردن ئەویش بەدەستی قودرەتی خودایەکی باڵا دەست و بەتوانا باشە ئایا کافرەکانی ئێوە ئازاتر و چاکترن لە ئا ئەوانە کە لەناومان بردن یا پەیمانتان دراوەتێ لە نامە ئاسمانیەکاندا کە تووشی ئەو بەڵایەنە نابن کە باس کران یان دەڵێن ئێمە هەمومان کۆین و سەرکەوتوین و شکست ناهێنین لە ئایندەیەکی نزیکدا لەشکر و کۆمەڵیان شکست دەهێنێت و هەڵدێن، لە غەزای بەدردا ئەو مژدەیە هاتە دی. جگە لەوەش قیامەت کاتی لێپرسینەوەیانە، کە ڕۆژێکی زۆر سەختتر و تاڵترە. بەڕاستی تاوانبار و تاوانکاران لە گومڕایی و شێتییەکی زۆردا ڕۆچوون. ڕۆژێک دێت کە لەسەر ڕوویان ڕادەچێشترێن لە ناو ئاگری دۆزەخدا پێیان دەوترێت دەبچێژن تاڵاوی دۆزەخ بێگومان ئێمە هەموو شتێکمان بە ئەندازە و نەخشەی دیاری کراو دروست کردووە فەرمانی ئێمە تەنها یەک وشەیە دەڵێین ببە دەست بەجێ دەبێت وەک چاوتر و کاندنێک بێگومان ئێمە زۆر لە پێشینانی خوددا نەناسی وەک ئێوەمان لەناو بردووە جا ئایا کەس هەیە دەرس و عیبرەت و پەند و ئامۆژگاری وەربگرێت هەرچی کار و کردەوەیەک کە ئەنجامیان داوە لە لەوح المەحفوظ و لە لای فریشتە چاودێرەکان تۆمار کراوە هەرچی ورد و درشت هەیە لە کار و کردەوەیان نووسراوە و تۆمار کراوە بێگومان پارێزکاران و خوداناسان لەناو باخ و ڕووبار و تاڤگەکاندا ژیانی پڕ لە بەختیاری و کامەرانی هەمیشەیی دەبەنە سەر. لە شوێنی ڕاست و پەسەندان لەلای پادشای بەدەسەڵات.